کە پەروەردگارتانە، ئەو ژنانە دەرمەکەن لە ماڵەکانی خۆیان تا عیددەیان تەواو دەبێ، ئافرەتانیش با دەرنەچن لە ماڵەکانیان مەگەر کارێکی خراپی ئاشکرا بکەن، وە ئەوانە سنوورانێکی خوایین، هەر کەسێک لە سنوورانی خوا دەربچێ ئەوە بێگومان ستەمی لە خۆی کردووە، تۆ چوزانی، لەوانەیە خوا پێشی بێنێ ومن یتق اللە یجعل له مخرجا. ئنجا کە گەیشتنە کاتی خۆیان ئەوسا بیانهێڵنەوە بە باشی یان لێیان جیا ببنەوە بە باشی وە دوو شاهیدی دادپەروەر بگرن لە خۆتان کە لەبەر خوا ئەو شاهیدیە بدەن ئەوانە باسکران پەندێکن کە مۆچیاری ئەوانەی پێ دەکرێ کە بڕوایان هەبێ بە خوا و ڕۆژی دوایی وە هەرکەسێ خواناز بێ خوا دەرووی لێ دەکاتەوە. بەپێی توانا، وە زیانیان پێ مەگەیەنن تا تەنگیان پێ هەڵچنن، وە ئەگەر دووگیان بوون ئەوە خەرجیان بکێشن تا سکەکەیان دادەنێن، ئەوسا ئەگەر شیریان دا بە منداڵەکەتان ئەوا ئێوەش کرێیان بدەنێ، وە لەناو خۆتاندا ڕاوێژ بکەن بە چاکی دەربارەی منداڵەکە، وە ئەگەر تەنگیتان کرد نەسازان لە کرێکەدا ئەوە با ئافرەتێکی تر شیری بداتێ. فەرمانی خوا لە نێوانیاندا دادەبەزێت تا چاک بزانن کە خوا بەسەر هەموو شتێکدا بەتوانایە، وە بێگومان خوا بەزانین دەوری هەموو شتێکی داوە.